سڵاوتان لەوێت چۆن باشن بابەتی ئەوڕۆمان لەسەر ئەوەی لەسەر کادیرە کادیر چییە چەند زۆرە کادیر هەیە کادیر چۆن دروست دەبیتن کادیر کەسێکە تێگەیشتووە پیشەیەکی هەیە لە پیشەکە ماریفێکی باشی هەیە توانیت لەو لەو پیشێکی هەیەی کە پیشەکە زانستیە یان پیشەیەکی جستەیە هێزی جستەیە یاخود پیشەیەکی هێزی عقلیە تۆ بەو پیشانەکە تۆ بایۆلۆجیات ئەگەر با شەپۆلێکی بایۆلۆجی سەرکی بایۆلۆجیات تۆ چۆن ناتوانانی وەکو کەسێکی کادیر لە ڕووی سیاسیوە ئیش بکەیت ئەمە لایەک لایەکی تر هەمانە تۆ چۆن ناتوانانی خۆت پێ بگەینی لە ڕووی لە ڕووی لە ڕووی کادیەوە تۆ نوانی پلەکەت بەرزکەیەوە ئەها ئێمە گە بین بانمونەش بچوک بین تەماشە هێلکەی بکەین هێلکە هێلکە هێلکە کاتێک کە جوزکە لە ناو هێلکە دەشێتێتە دەرێ ئەو جوزکێ پێ ڕاگە بتە مریشکە بێتە کەرەباب ئەنی بە تەبیعەتی خۆوە دروستە بیتن بەڵام ئەگەر هاتوو لە لە دەرەوەی لە دەرەوەی هێلکە تۆ لەسەری هێلکە دە هێلکە شکان زووکە هاات دەێ ئەو کەسە نابتە هیچ ئەو زوتکەی نابتە هیچ ینی تەمەنی کورتە و زوتکێکی هاوەیەنی ناتوانێت بەرهەمی لێ بەرهەم بهێ کەواتە نفسی کادر کادیش بە هەمان شێوەیە ئەگەر کادیر لە خۆوە دروست بوو لە شقامەوە دروست بوو لە شقامەوە دروست بوو توانی خۆی پێ بگەنی هەموو هەموو بربەستەکانی ژیانی بڕی کادرێکی پێشکەوتووە کادرێکی دیبلۆماسی دوستەبی کادرێکە کارژێریە ئەتوانین کێشەکان چارەسەر ئەتوانی پەیوەندێکی فراوانی هەبێتم تێگەیشتنی باشەیە لە ڕووی لە ڕووی معرفیەوە یعنی ئەگەر هات تۆ کەسێک کادیرت هینە کەسێک لەکردە کادیر لە دەروێ لە درەوێ هێلکە هێلکە تشکاند و کادری لە دروست کرد ئەو کەسە نابتە هیچ بە بەردەوام کەسێکی گۆشەنیگایە یان کەسێکی کارە ئەگەر لە دەرەوەی هێلکە لیان دەبی توان هێنابتە دەرێ تو نابیە هیچ یعنی ئەگەر ماستەر و دکتۆرات هەبیتمتی لە هەر وڵاتەش بخینی هەر مێش چارگۆشەی نابی هیچ ناتوانانی کەسێکی لی هاتوویتن کەواتە باسی کادریمان کرد کادری ڕۆلیسیە و کادری چۆن ئەتوانێت دروستبی شێوازی کادیرمان هەیە کادری شێوازی کادریمانێ کادری لەو سەردەمە زۆربی هەر زۆر کادری دیوەخانیمان هەیە لە ڕێ دیوەخانەوە دروستە بیتن لە ڕێ زۆر کەمینەی دەنگ و زۆرنی دەسەڵات دروستە بیتن کە هەز پێویستی بۆ دیوەخانە هەیە دەنجی پێکۆ دەکات و کادریش دروست دەکەن کادری بنج و مەرگەی پێڵێن لەسەر خواردنیان لەسەر داوە دەکات پێڵن کاکە کەسەمان هەیە بیکە کاتی کادریمان هەیە کادری کۆمپانیایە بنو منە بەرە بابەکە دەورەمەندە بەرە بابکمان هەیە مسەر منە دەورەمەندە بە ڕەچەلک دەورەمەند بووینە لە ڕێگەی کۆمپان لە ڕێگەی وەبەرهێنانەوە حەز لە پێویستی پێ هەیە پێویست بە پارە پێویستی بە بژانەوەی هەیە بۆی وڵاتەکە ئاوادان بیتەوە دەنجی زۆرە بینی دێ کادری کۆمپانە دووسەکە پێڵن کادری دۆلار کادری ترمان هەیە پێدرن کادری ڕۆحانی یان کادری تەچیە یان کادری مزگەوتی پێ ئەوانش لە ڕێسیە لە ڕێی ئەو کەسانێکە لە پلەی باڵیان هەیە لە ئاین شێخە مەلایە هەر کەسێکە لەو کاتە ڕۆلیان هەیە لە کۆمەلگا ئەی هێن ئەهینە بەرەی بەرەی حزبەوە ئەیکەنە کادیر پلێکی باڵایە دەنێ حەزب پێویستی پێ هەیە لە ڕووی جەماوەری ئەو ئەو چینە جەماوەریکەوە ڕۆحانیە چینە جەماوەرێکەوە سینی عوامی پێڵێن ئەوە هەم ڕۆلی حەز ببینی هەم ڕۆلی خێزانەکە بینی هەم ڕۆلی حکوومەتە بینێتن بە بەردەوامی لە پلەکەی لە بەرزبوون ودایە ئەم زۆرە کادیە کادریشتمان هەیە پێڵێن کادری غول طبعاان پیسترین کادیر کادری و غولە لێر لە کوردستان نوع کادریم نەدیتە تێستا بەڵام لە ڕۆژهڵات کادری و غڵ هەیە لە باکوور کادری و غڵ هەیە لە ڕۆژ ئاوا کادری و غڵ هەیە لە کوردستانی سوور نەم دیتە لە ئەوەی کادری غول هەیە لە ئەوروپا کادری غول لە خۆ دروستە بیتە و پشتگیری شەقامەکەتن و هەوڵەدا بە دوای داهاتوەکانێک داهاتوودا چۆن بتوانێت ڕێڕەوی وڵاتەکەی بەرەو ئاراستەیەک بەتنکەوە زۆ زۆر تەندروست بیتن ئەوەی باسمان کرد شێوازی کادیر بوو چۆن دروست بوو ڕۆلی سێ و ئەبێ چش بکاتن و و چۆنیش بەردەوامە بێتن کەواتە ئەگە بتێک کادرێکی پێشکەوتوبی مشک فراوان بی ئەبێ عیلاقێکی باشتەبی ئەبێ باگراوندش معرفی زۆر زۆر باشە بێ و ناوێ پێوی هیچ پابندی هیچ پرەنسپی حزبێک بێ بۆیە بێ کادیرێکی مەدەنی کادیرێک بی کە بتانی ڕۆڵ دەبی لەناو ئەو کۆمەلگایە بە تایبەت ئەگە بتوێت لە ڕووی حزبیەوە ئیشکەی ها لە ڕوو نەتەواتیەوە ئیش بکەی وەکو وەکو خۆبەخشێکی سیاسی لێ دێتن خواتان لەگەڵ